ڕۆمیۆ لە ڕێگادا چاوی کەوت بە کوڕێکی چاک و ژیر کە ناوی ئەلفرێدۆ بوو، ئەویش هەر بە مەبەستی کارکردن دەچووە میلانۆ بۆ پاککردنەوەی دووکەڵ کێشەکان، پێکەوە بە ڕێکەوتن تا کۆگای پشیلەیان دۆزییەوە لە لۆکارنۆ، لێرەدا کاروانی ناخۆشی دەستیپێکرد لەگەڵ چەندین منداڵی تردا، کە دەست کورتی و هەژاری پاڵی پێوە نابوون بچن بە کرێکار بکەن لە میلانۆ. دڵخۆشم کە دووبارە پێتانەگەمەوە. ئۆ چیت بەسەر هاتوە؟ ئۆ چی وا لە دموچاوی داوی وا چاوی شین کردوی؟ ههههه پیاوزەکە بوو. ئەوان درۆیان لەگەڵا کردم پێیان وتم بە کارێکی ئاسان پارەیەکی زۆر زۆر دەدەینێ ئهههه بەرامبەر بەوە مستێکی دەیەم خوارد ههههه کوڕە مستێکی چی دەیەم مسی چاک چاکم خوارد ههههه. ئیس. من وا هەست دەکەم حاڵی هەموومان هەر وەکو یەک وایە. من ناوم ئەلفرێدۆیە. منیش ناوم ڕۆمیۆیە. و منی ناوم دانتیە. هاوڕێیان ببورن ئایا شتێکتان لا هەیە بخورێتن؟ نەوەڵڵا. بەخوا خەریکە ئێمە هەموومان لە برسان ئامرین. ئایا ئەلێرە ئەمێنینەوە؟ پیاوە ڕەشەکە هەموومان لەناو بەلەمێکی بچووک ئەکات و بەرەو شاری میلانۆمان ئەبات. بە ناو دەریادا؟ ئەمە کورتترین ڕێگایە. مناڵەکان هەموو سواری پاپۆڕەکەین و دەیانبەین بەرەو شاری لیۆن، دوایش بەڕێدەکەوین بەرەو میلانۆ. هەهەهە. ژمارەی منداڵەکان تەواو بووە کەی دەیانگوازینەوە؟ بەیانی زوو دەڕۆین و لەوێ پارەیەکی زۆرمان دەسکەوێ و پاشیان دەگەڕێینەوە. نەکەی هیچ منداڵە لە پەنجا هەزار کەمتر بدەی ها. ئێمە بۆ هەر منداڵێک سی هەزارمان داوە و بە پەنجا هەزار دەیدەینەوە. بەڕاستی ئەمە کارێکی باشە و سوودێکی زۆری لێ بینین. هەرچەند ئەمە کارێکی گرانە بەڵام قازانجیشی زۆرە. تۆ تا ئێستا نەخەوتووی؟ من چۆن ئەتوانم بخەوم کە برسیمە؟ پێویستە هەوڵ بدەی ڕۆمیۆ. بەڵێ. ڕابکەی؟ بەڵێ من نامەوێ لەو شوێنە پیسە بمێنمەوە ئەبێ شوێنە بدینمەوە بۆ هەڵاتن. بەسە بێدەنگ بۆ کەم بگری وەرە یارمەتیم دە باشترە. بۆنی خواردن دەکەم خواردن. تامی خۆشە. بەڕاست بۆنی خواردن ئەکەی؟ بەڵام بۆنەکە لە کوێوە دێت؟ من نازانم. کەمێک پێش ئێستا بۆنی خواردنت کرد، ئێستاش هەوڵ بدە بۆنی بکەیتەوە تاوەکو سەرچاوەکەی بزانین. بۆن بکەم؟ بەڵێ. هەوڵ دەدەم. لێرەوەیە. بەسە تۆزێ شەربەتمان بۆ بێنە. پێویستە لەسەرمان هێمن بین. ئێوە سەلامەتن؟ من باشم. ئای هەروەها منیش. زۆری نەما بۆ ئاشکرا بین. وەڵای ڕاستە بیگۆڕە هەوڵ بدە بێدەنگ بیت. مۆزینا بۆ دواکەوتی ها؟ چاوەڕێمانە کردیت. ناتوانی زیاتر چاوەڕێ کەی. ئاخر من زۆر حەزم لە شەربەتە بەخوا من زۆر هیلاکم بچم تۆزێ بخەوم و پشوێ بدەم. بڕۆ چاودێری منداڵەکان بکە، هەستا! یەڵڵا، هەموومان دەبێ لێرەوە ڕابکەین. دەی، بۆچی وەستاون؟ بۆچی بێدەنگن؟ دەی هاوڕێیان، ئەگەر بمێینەوە، دەمان بەرە شاری میلانۆ. لەوێ ئەبن قامچی و برسێتی و کارکردنێکی زۆر، هەموومان دەناڵێنین. هیچ نییە، بەڵام بەداخەوە من ناتوانم لەگەڵتان هەڵبێم. لەبەر چی؟ لەبەر ئەوەی پیاوە ڕەشەکە پارەی چارەسەرکردنی باوکمی داوە بەرامبەر بۆی من کاری بۆ بکەم. منیش پەیمانم پێداوە. تۆ وەرە لەگەڵ من دێی. ئای بوەستە. ئێمە وا بە ئاسانی ناتوانین ڕابکەین لە هەر شوێنێک بێ. بە دواماندا دێن و ئەمان گرن و ئەمان دۆزنەوە. من وا هەست دەکەم هەڵاتن بۆ ئێمە گرفتێکی زۆر گەورەیە. باشە، من لێرە بە تەنیا ڕائەکەم. ڕاوەستە، منیش لەگەڵ خۆت بە. نا، ڕاوەستە. ئاخر کە جۆزێف چوو بۆ میلانۆ، هیچ کەس هەواڵی نەزانی، تا لە ئەنجامدا ئیتر نەگەڕایەوە. لەبەر چی؟ ئاخر ئەو مرد لەبەر کوشندەیی سەرما و برسێتی. جۆزێفیش برا گەورەم بوو. ببورە. نا، خەم مەخۆ. من دەم لەگەڵت. هەروەها منیش دێم دانکی. دەی ئێستا چی تر دێ. باشە ئەوا ڕۆشتین. واتە منیش دێم. گەنجینە خواتان لەگەڵ. خوایە گیان چی بکەین ئەیان دۆزمەوە. بۆچی خۆی ناچێ سەر لە مناڵەکان بدە. باوکە، ئەوە هێشتا بابەتەکەت نەنووسیوە؟ ئایا تۆ تا ئێستا بیر لەو منداڵە ئەکەیتەوە کە دوێنێ بە یەکەوە لە بازاڕ بینیمان، ها باوکە؟ نا، نەخێر، بیر لەو دوو کەڵکێش پاکەرەوەیە دەکەم کە پارساڵ کۆچی دوایی کرد. تۆ مەبەستت منداڵە بچووکەکەیە؟ زۆر گوناه بوو، نەیتوانی بەرگەی ئازار و سەرما بگرێت. بەڕاستی ناخۆشە. ئەی بە نەفرەت بی لەگەڵ لیۆنی باشە چی بکەین هەڵاتنی دانتی و هاوڕێکانی ئاشکرا دەبێ ڕۆمیۆ تۆش لەگەڵیان بڕۆ خێراکە زوو پەلەکەن کات نەماوە. ئەی تۆ چیەکەی ها لێرە دەمێنیەوە. ئمم بەڵێ ئەمێنمەوە هەوڵدەدەم دوایان بخەم. گوێم لێ بووە کە دەڵێن کۆمەڵێ منداڵی هەژار لە مەخزەنی پیاوە ڕەشەکە حەشاردراون. ئەمەش زانیارییەکی گرینگە. ڕۆمیۆ، ئەمە لەگەڵ خۆتدا ببە. ئەلفرێدۆ، من لە دەرەوە چاوەڕێت دەکەم. تۆش زۆر ئاگات لە خۆت بێ هاوڕێکەم. کوا ئەو منداڵانە؟ چیان بەسەر هات؟ منداڵەکانی تر خێرا پێم بڵێ ئەگینا لێرە سەرپان دەکەمەوە ئەترافکە ئەگینا ئەو کوژم مەر لێرە دەی خێرا قسە بکەی بێ مێش خێرا ئەبێ ئەو نەگبەتانە بۆ کوێ ڕۆشت بن؟ ئەوە چییە؟ لێنی. تۆ گوێ لە دەنگە دەنگە نیە؟ نەخێر هیچم گوێ لێ نەبوو. یەڵا با بڕۆین. ڕاکەن دەی بۆ ڕاوەستاون. لێنی هەندێک بیانمان بۆ هات. ئایا تۆ دڵنیای؟ نازانم، بەڵام پێچێ مناڵەکان لە ژوورەوە بن، ئەوان پێویستیان بە یارمەتی هەیە. هاا ئەوانە لە ڕۆژنامەی لۆکارلۆرن بەخوا خراپە بێچێ پێیان زانی بنوو بە پرسیارەکانمان ئاشکرامان کەن بلێنی چی بکەین؟ بەتەرخۆ بە تانکی خۆ ناتوانانی پردەکان بشکێنی منی دەزانم یەڵا هاوڕێیان زوو بن سەرکەون زۆر باشە. بڕۆ میوانانم بۆ بڕێ کادای. ئەبێ لێرەوە ڕابکەین. ئەنتۆنیۆ، خێرا خۆت باز بدەی خێرا بە. ڕۆمیۆ. ئایا ئەبێ کەس لە ژوورەوە بێت؟ ئێمە نوێیانمان هەیە، دەرفەتمان نییە. ئێستا بەرەو کوێ بڕۆین؟ لە شەقام دایمان دۆزنەوە، با بەرەو دەریاچەکە بڕۆین. هەوڵی مناڵەکان بۆ ڕاکردن سەرکەوتوو نەبوو، بە زۆر فەرمانیان پێکرابوو کە بچن بۆ ناو بەلەمەکە بۆ پەڕینەوەیان لە دەریاکە، کە توڕەیی شەپۆلەکانی دەریا وای لە بەلەمەکەیان کردبوو مناڵەکان فڕێ بداتە نێو گەردەلولی شەپۆلە توندەکان، ئایا ئەبێ ئەنجامی ژیانیان چی بەسەر بێت و ئەبێ بگەنە کەناری ڕزگاربوون؟ ئەوەش بزانن ئەلفرێدۆ مەلەوانی نازانێ.